لە تۆمارکراوەکانی کتێبخانەی دەنگی دەریا ڕێکخراوی دەریا دیوانی ئەو نامانەی کە دایکم نایەن خوێنێتەوە بە قەڵەمی لەتیف هەڵمەت بەدەنگی کاروان شێخ زیرە زانێرەکانی کتێبەکە ئەم دیوانە پێک هاتووە لە شەست و چوار لاپەڕەی قەبارە مامناوەند نیگاری بەرگ عەلی مەندەلاوی هونەرمەند سازی کردووە ناونیشانی بەرگ عەبدولکەریم دەشتی نووسیوێتی سوپاسی هەردووکیان دەکەم نرخی 400 فلسە تیراژ 4000 دانە ژمارەی سپاردنی بە کتێبخانەی نیشتیمانی لە بەغدا، سێ سەد و سی و حەوت، ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ، چاپخانەی، الحوادث، تێبینی شاعیر، دوو سەد دینارم لە یەکێتی نووسەرانی کورد لقی بەغدا بە قەرزێکی کەمخایەن وەرگرتووە و خاوەنی کتێبخانەی، تەمیمیش، لە هەولێر، کاک جومعە، نیوەی ئەرکی چاپکردنیانی بە قەرز گرتە ئەستۆی خۆی، سوپاسی هەردوو لایان دەکەم. کارە هونەریەکان. تۆمارکردن، ڕوبار ڕەفیق حەمە ئەمین. مۆنتاژکردن، ڕێباز ڕەحیم. میوزیک، دیلمان لەتیف حسین. بەڕێوەبردن، ئومێد مستەفا ئەحمەد. سەرپەرشتی و پێداچوونەوە، فەرەیدون حەسەن عەبدوڵڵا. ئەم کتێبە تۆمار کرا لە سلێمانی لە مانگی نۆ ئەیلولی ساڵی 2013 ئەم کتێبە بە هاوکاری فەرمانگەی ڕێکخاوەنە حکومەکان بەرهەم هێنراوە و دابش دەکرێت مافی کۆپیکردن و بڵاوکردنەوەی ئەم کتێبە دەنگیە پارێزراوە بۆ ڕێکخاوی دەریا.